هەڵبەتە لە ڕۆژگارێکی وەکەم ڕۆدا کە جەنجاڵی و هەڵپەی بژێوی ژیان هەمومانی سەرقاڵ کردووە لە لایەک و لە لایەکی تریشەوە زۆری کەناڵەکانی ڕاگەیاندن چ ناوخۆیی و چ دەرەکی، هەروا زۆری چاپەمەنیەکان و گۆڤار و بڵاوکراوەکان، ئەمانە هەموو وای کردووە کە کەمتر ئێوەی خۆشەویست بتان پەرژێتە سەر خوێندنەوە، بەتایبەتی کە ماوەیەکە کتێبی باش و بەسوود بڵاوەبنەوە، سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبرێتی خانی وەرجێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ. بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. بیسەرانی بەڕێزم کاتە و هەموو کاتێکتان پەیوەندەکان لەگەڵ رووسیا دەمێکە پەیوەندەکانی ڕۆژاوە لەگەڵ رووسیا پڕن لە دژەیی رووسیا بەلای ئەوروپاوە درەنگ هاتۆتە سەر گۆڕەپانی ڕووداوەکان لە چارەکی یەکەمی سەدەی هەژدەهەمدا ڕووسیا هێشتا لە ناو سنووری ئەو وڵاتەدا کە ئەمڕۆ بە ئۆکراینیا ئەناسرێ دژی داگیرکارە سویدەکانە جەنگا. پاشەوە بە کەمتر لە پەنجا ساڵ، لە سەردەمی شەڕی حەوت ساڵەدا سوپاکانی ڕووسیا گەیشتنە دەوروبەری بەرلین. دوای شکستی ناپلیۆنیش بەتالیۆنەکانی ڕووسیا پاریسیان داگیر کرد. بەگوێرەی ئەوەی ڕووسیا لە هەموو وڵاتە ئەورووپاییەکان ئۆتۆکراتترە، نموونەیەکی سۆفیگەرانە و نەتەوەگەرانەی ئایینی مەسیحی لە کڵێشەیەکی ئارسۆدۆکسی ڕووسیدا پەیڕەوە کرد کە کڵێسایەک بوو بڕوبیانووی شەرعیانەی بۆ پاوانخوازی و خۆسەپاندنی ڕووسیا و فراوانبوون و پەلهاویشتنی ئەدۆزییەوە. لەگەڵ ئەوەشدا کە ڕووسیا لەو دیپلۆماسیەتە بەشدار بوو کە تایبەت بوو بە هاوسەنگی هێزەکانی ئەوروپاوە، کەچی بنەماکانی ئەو دیپلۆماسیەتەی بەسەر وڵاتە دراوسێکانیدا نەئەچەسپاند. داوای ناوچەیەکی دەسەڵاتیەکرد لە ناوچەی بەڵکاندا، بەوەی، بەرگری لە لایەنگرانی سلاڤیە دەکرد و هەروەها بەرگری لە مەسیحییە ئەرستۆدۆکسەکانە کرد دژی ئیمپراتۆریەتی عوسمانی موسڵمان. هەروەها لە ئاسیای ناوەڕاستدا چالاکی ئیمپریالیستانە و ئاینیانەی پەیڕەوە کرد. لە مێژە ڕووسیا پێکهاتەی تەنها خۆیەتی، بەتایبەت کە لەگەڵ دراوسێ ئەورووپاییەکانیدا بەراورد بکرێ. ڕووبەری زەوی و خاکی حەوت ئەوەندەی ڕووبەری ئەورووپایە، تەنانەت لە قاوغی ئێستای پاش قۆناغی سۆڤیەتدا. بگرە لە ڕووبەری وشکانی هەر وڵاتێکی تر فراوانترە. شاری پێترۆسبۆرگ لە شاری نیۆیۆرک نزیکترە تا لە شاری ڤلادیڤستۆک. کە ئەمیشیان لە سیاتڵ نزیکترە تا لە مۆسکۆ. ئەبێت وڵاتێکی بەم قەبارەیە ترسی تەنگەبەری شوێنی نەبێ، کەچی ئارەزووی جڵەونەگیری فراوانبوون هەردەم خەسڵەتێکی پێوە لکاوی مێژووی ڕووسیا بووە. ڕووسیا لە ماوەی چوار سەد ساڵدا، خۆشگوزەرانی هاووڵاتییەکانی بە ئەندازەی پاوانخوازی بەلاوە گرنگ نەبووە و بەوەش هەڕەشە بووە بۆ هەموو دراوسێکانی. چەندین سەدەش لە قوربانیدان بووە بە پەیامێک لە عەقڵی ڕووسیدا. لە پێناوی بەرژەوەندی ئاسایشدا لە لایەک و بۆ خزمەتکردنی لاف و گەزافی باڵایی ڕەوشتی ڕووسیا لە لایەکی ترەوە. پێبەپێی مێژوو، دەسکەوت و تەماکانی ڕووسیا هاوشان بوون لەگەڵ ڕەهەندە هەستپێکراوەکانی، لە دوو بۆنەی جیاوازدا، فراوانی زەوییەکانی و بەرگەگرتنی گەلەکەی بوونە ڕێگر لە بەردەم کۆنترۆڵکردنی ئەوروپا لەلایەن یەک داگیرکارەوە. ناپلیۆن لە سەدەی نۆزدە و هێتلەر لە سەدەی بیستەمدا. بەڵام لە ئاکامی هەر تەقەلایەکی مەزنی نەتەوەییدا، ڕووسیا ئاشتی بەوە پێناسەکرد کە بنەما ئۆتۆکراتییە ناوخۆییەکانی بەسەر هەموو ئەو ناوچانەدا سەپاند کە سوپاکانی پێیەگەیشتن. لە سەدەی نۆزدەهەمدا بە ناوی پاراستنی هاوپەیمانیی پیرۆز و لە سەدەی بیستەمدا بە ناوی کۆمۆنیزمەوە. لە هەردوو بۆنەکەدا ڕووسیا زیادڕەوییە کرد لە پەلهاویشتندا و دواییش تاڵاوی دەرەنجامەکانیە چەشت. لە سەدەی نۆزدەهەمدا لە شەڕی قەرمدا و لە سەدەی بیستەمدا کاتێک یەکێتی سۆڤێت هەرەسی هێنا، لە هەموو سەردەمەکانی لاوێزی و بەهێزیشیدا، ڕووسیا هەردەم دیپلۆماسیەتێکی لێهاتووانە و خۆڕاگرانە و کۆڵنەدەرانەی پێڕەو کردووە. لەگەڵ بڕوسیا و نەمسا دژی مێردەزمەی باڵادەستبوونی فەرەنسا و لەگەڵ فەرەنسا دژی ئیمپریالیزمی ئەڵمانی و لەگەڵ ئینگلتەرە و فرەنسا دژی ئەڵمانیای هێتلەری بۆ خۆلادان لە دوورەپەرێزی. لەگەڵ وڵاتەیەکگرتووەکان و بریتانیایش لە سەردەمی جەنگی جیهانی دووهەمدا بۆ خۆلادان لە کارەسات. لە سەردەمی شەڕی ساردیشدا بە هەوڵدان بۆ دابچڕینی ئەوروپا لە وڵاتەیەکگرتووەکان، لە ڕێی چەڵەمەنانەوەی ئەتۆمییەوە و بە پشتیوانی کردنی ئەو بزووتنەوانەی وڵاتە یەکگرتووەکانیان وەها نیشانەدا کە گەورەترین هەڕەشەیە بۆ سەر ئاشتیی ئەتۆمی. مێژووی هاوبەشی ڕووسیا لەگەڵ ئەورووپا میراتێکی لە سۆزی ڕۆمانسی بۆ سەردەمەکانی هاریکاری بەجێ هێشتووە، بەڵام لەگەڵ ترسێکی شاردراوە لە پەلهاویشتن و ناڕۆشنی ڕووسیا. زۆر لە ئەڵمانەکان وای بۆ چن کە هۆی هەموو کارەساتە نەتەوەییەکانیان ئەگەڕێتەوە بۆ میراتێکی بسمارک لەمەڕ بە کراوەیی هێشتنەوەی کەناڵێکی دیپلۆماسی کراوە لەگەڵ ڕووسیا. فەرەنساش لە یادی ناچێ کە هاوپەیمانییەکەی لەگەڵ ڕووسیا لە دوو جەنگی جیهانی ڕزگاری کردووە. بیری مێژوویی بریتانیاش زیاتر واقعبین و کەمتر سۆزاوییە. زۆربەی مێژووەکەی بریتییە لە بەرەنگاریکردنی هەڕەشەی ڕووسیا لە دەرووی بسفۆر و نزیکبوونەوەی لە هند. بیرەوەریی مێژووی ئەم وڵاتانە لە ژێر فشاری ڕای گشتیدا ئەبووژێتەوە کە داوای ئەوە ئەکا حکوومەتەکانیان لە نێوان ڕووسیا و وڵاتەیەکگرتووەکاندا بمێننەوە. بۆیە ئەبینین سەرکردەکانیان باس لەوە ئەکەن لە پاشەڕۆژدا، ڕوسیا بگەڕێتەوە ڕیزی یەکێتی ئەوروپا. هەروەک چۆن ئەوەی پاڵنەری هەموو تەقەلاکانی وڵاتە ئەوروپاییە سەرەکیەکانە سەبارەت بە دامەزراندنی پەیوەندیەکی تایبەتی لەگەڵ ڕوسیا بۆ بەرگەرتن لە دووبارە بوونەوەی گوشارە موێژووییەکان و بۆ ڕێگرتن لە دراوسێکان ئەگەر بیانەوێ هەمان شت بکەن. ئەزموونی مێژووی ئەمریکا کەمتر کەوتۆتە بەر کاریگەری ڕوسیا. لە سەدەی نۆزدەهەمدا ڕووسیا وەک وێنەیەکی بچووککراوەی ئۆتۆکراسی ئەورووپایی مامەڵەی لەگەڵە کرا. دوای شۆڕشی باڵشەفی لە ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە دا لە لای زۆر کەس بوو بە وێنەیەکی خراپەکاری ڕادیکاڵ. وڵاتەیەکگرتووەکان هەتا ساڵی هەزار و نۆ سەد و سی و چوار پەیوەندی دیپلۆماسی لەگەڵ ڕووسیا دانەمەزراندبوو. لەگەڵ برەوسەندنی نازیەتدا لە ساڵانی سییەکان هەندێک گرووپی بچووک بۆچوونیان وەها بوو کە کۆمۆنیزم باشترین بەربەستە لە بەردەم فاشیزمدا و پێشەنگێکیشە بۆ سیستەمێکی نوێی دادپەروەرانەتر. هەروەک پەلاماردانی یەکێتی سۆڤیەت لەلایەن ئەڵمانیاوە بووە هۆی سەرهەڵدانی جۆرێک لە نیازپاکبوون بەرامبەر کەسی قۆربانی وێڕای هاوسۆزی لەگەڵ واقعی سۆڤیەتدا، سەرۆک فرانکلین ڕۆزفێڵتیش وەک یەکێک لە پایەکانی سیستەمێکی جیهانی سەرەتایی مامەڵەی لەگەڵ یەکێتی سۆڤیەتدا ئەکرد، بەو بڕوایەوە کە نە چەندین سەدەی دوورودرێژ لە ئۆتۆکراسی و ئیمپریالیزم و نە نەوەی ستالین پاش جەنگ، نابنە ڕێگەر لە بەردەم هاوکارییەکی ئامریکا سۆڤیەتدا. دەرکەوت مانگی هەنگوینیەکە تەمەنی کورت بوو، چونکە ڕەقی ستالین و ئایدۆلۆژیای کۆمۆنیزم و داگیرکردنی ئەوروپا هەتا ڕووباری ئەڵپ، پێم وایە یان ڕووباری ڕاینە یان چیای ئەڵپ، لێرەدا ئەمە سەرنجی وەرگێڕە. لەلایەن یەکێتی سۆڤیەتەوە دابەشکردنی ئەڵمانیا کاردانەوەی دوژمنکارانەیان لێکەوتەوە. پەیوەندیە نێودەوڵەتیەکان مۆرکێکی دوو جەمسەریان وەرگرت شانبەشانی ململانێی هەردوو زلهێزەکە بە دەوری هێڵی جیاکەرەوە کە بە ناوەڕاستی ئەوروپادا تێدەپەڕی و برەودان بە چەکی ئەتۆمی بە هەردوو دیوی ئەو هێڵەدا. لە ماوەی چل ساڵی ململانێدا کەمینەیەکی وڵاتەیەکگرتووەکان و گرووپگەلێکی فراوانتر لە ئورووپا بەرەنگاریی ئەو بناغانەیان نەکرد کە سیاسەتی شەڕی ساردی ئاتلەنتیکی لەسەر ڕاوەستابوو. ئەو بەرەنگارییەش لەلایەن دەستپێشخەرییە ئاشتیخوازە کۆمۆنیستەکانەوە ئەقۆزرایەوە، تەنانەت لەو کاتانەیشدا کە داکۆکیکارانی گێڕانەوەی دۆستایەتیی ئامریکا-سۆڤیەت، سەرزەنشتی وڵاتەیەکگرتووەکانیانە کرد بەهۆی سەرقاڵبوونی بە ستراتیژی ئەتۆمی و سیاسەتی هێزەوە. لە بیست ساڵی کۆتایی شەڕی سارددا زنجیرەیەک دانوستان لەگەڵ یەکێتی سۆڤێت ئەنجامدرا کە زۆربەیان تەرکیزیان کردبووە سەر سنووردانان لەبەردەم خۆپڕچەککردن. پاڵنەری ئەو دانوستانانە بریتی بوو لە هەستکردن بەوەی چەکی ئەتۆمی مەترسییەکە، هەڕەشە لە مانەوەی ژیاری ئەکات و ئەرکی هەردوو زلهێزەکە سنووری بۆ دابین یان لە ناوی ببەن. ئەم دانوستانانە بووە هۆی گەڵاڵەبوونی سێ بۆچوونی ئامریکایی جیاواز. کۆمەڵێک پێیان وابوو یەکێتی سۆڤیەت لە ڕێی دانوستانەوە ئەگۆڕدرێت، یان خۆبەخۆ گۆڕرا بە فیعلی. کۆمەڵێکیش پێیان وابوو کۆمۆنیزم سەرەکیترین تەحەدای بەردەم ئاشتییە لە جیهاندا، ئەگەر تاکە تەحەدا نەبێت و ناتوانرێ پارێزگاری لە ئاشتی بکرێ ئەگەر هەڵمەتێک نەکرێ بە مەبەستی هەرەسپێهێنانی کۆمۆنیزم. کۆمەڵی سێهەمیش لە ڕێی بەکارهێنانی دیپلۆماسیەت و ستراتیژەوە، لە هەوڵی ئەوەدا بوون کە یەکێتی سۆڤیەت جڵەوگیر بکەن هەتا ئەو کاتەی ماندوویی تەنگ بە ئایدۆلۆژیای کۆمۆنیستی هەڵەچنێ و یەکێتی سۆڤیەت لە مەسەلەیەکی ئایدۆلۆژییەوە ئەبێ بە دەوڵەتێک لە خەمی بەدیهێنانی بەرژەوەندییە نەتەوەییە کلاسیکیەکانی خۆیدا بێ. مشتومڕی نێوان ئەو سێ گرووپە بە تەواوبوونی خودی شەڕی سارد کۆتایی هات، بەڵام بەهۆی ئەوەی دوو کۆمەڵەی یەکەمیان پشتیان بە هەمان لۆژیک بەستبوو، واتە ئەستەنگی ڕووسیایان بە سەرەنجامێکی حەتمی ئایدۆڵۆژیا و پێکهاتەی کۆمۆنیزم دانا، بۆیە سەرقاڵی ئامریکا بە ڕووسیای پاش شەڕی ساردەوە زیاتر ڕووی کردە گۆڕانکاریە ناوخۆییەکانی مۆسکۆ. لەگەڵ هەڵوەشانەوەی کۆمۆنیزم پەیوەندێکانی وڵاتانی ئاتلەنتیک لەگەڵ ڕووسیا زیاتر کەوتنە پشت بەستن بە ئەگەرەکانی پەیوەست بە بارودۆخی ناوخۆی ڕووسیا. هەتا لە لێکدانەوە جیۆپۆڵیتیکەکان، ئەوەش لە پەیوەندییاندا لەگەڵ بۆریس یەڵتسنی سەرکردەی ڕووسیادا دەرەکەوێ. کۆمەڵگا دیموکراتەکانی ڕۆژاوا کەوتنە ڕەفتارێکی وەها وەک ئەوەی چاکسازییە ناوخۆییەکانی ڕووسیا کلیلی سەرەکی ئارامگرتنی پەیوەندییەکان بن. ئەگەر تاکە کلیل نەبن ڕوسیاش وەک هێزێکی جددی مامەڵە ناکرا بەڵکو وەک بابەتێک بۆ گوتارەکانی دۆستایەتی دەربڕین بەرامبەر چاکسازیە ناوخۆیەکانی سەرکردەکانی ڕۆژاوا بەم ڕفتارەیان کە دەتگوت پارتێکی ناوکایی سیاسەتی ناوخۆی ڕوسیان هەر خەریکی باوەش پێداکردنی سەرۆک یەڵسین بوون لە سەردەمی دەسەڵاتیدا و پابندیان بە ڕیفۆرمەکانەوە پەسەنەکرد سەرۆک کلینتۆنیش بە بۆنەی دەست لە کار کێشانەوەی یەڵتسین دەربارەی ئەوە دوا کە چۆن ڕووسیا بووە بە ڕژێمێکی سیاسی فرە لایەنی و کۆمەڵگەیەکی شارستانی کە لە بازاڕەکانی جیهاندا کێبەرکێ ئەکات و ئەچێتە ئینتەرنێتەوە. دەست لە کار کێشانەوەی یەڵتسینیشی بەوە وەسف کرد کە هەڵقوڵاوی بڕوای ڕیشە داکوتاوی ئەوە بە ماف و توانای گەلی ڕووسیا لە هەڵبژاردنی سەرکردەی خۆیدا. زۆربایی چاودێران تا ڕادەیەک دەست لە کارکێشانەوەی یەڵتسینیان وا دانا کە گەمەکردنێکی لێهاتووانەیە بە دەستووری سۆڤیەتییەوە لە پێناوی سەقامگیرکردنی جێگرەوەکەی لە دەسەڵاتدا، کە لە دەزگای هەواڵگری سۆڤیەتیدا مەشقی پێکرابوو، هەتا بەر لە شەش مانگیش کەس نەیەناسی. هەروەها لە پێناوی پارێزگاری کردن لە خۆی و خانەوادەکەی پاش وازهێنانی لە سەرۆکایەتی. ئامانج لە هاوتاکردنی سیاسەتی دەرەکی بە سیاسەتی ناوخۆیی سۆڤیەتی لکاندنی ناوی وڵاتەیەکگرتووەکان بوو لە مێشکی زۆر کەسی خەڵکی ڕووسیادا بە ماوە سەیر و سەمەرەکەی یەڵتسینەوە ئەو سەردەمەی بازاڕی ڕەش و پێشبینیە سەرشێت و چالاکیە تاوانکاریەکان و سەرمایەی دەوڵەت خوڵقاندبووی، کە بەڕێوەبەرەکانی سەر بە پارتی کۆمۆنیست پیشەسازییە مەزنەکانیان لە ژێر پەردەی بە تایبەتکردنی سەرمایە خستبووە دەستی خۆیان. ئەو بارودۆخە توانای بەخشی ڕووسە کۆمۆنیست و نیشتمانییەکان کە جاڕی ئەوە بدەن سەرلەبەری سیستەمەکە، درۆیەکی هەڵبەستراوی ڕۆژاوایە بۆ بەلاوازی هێشتنەوەی ڕووسیا. کاتێک سیاسەتی دەرەکی بەرامبەر بە ڕووسیا وەها پێناسە ئەکرێ کە پێکهاتەیەکە لە سیاسەتە ناوخۆییەکانی ڕووسیا خۆی توانای کاریگەری خستنە سەر ڕەفتاری دەرەکی دەوڵەتی ڕووسیا کەمتر ئەبێتەوە. ئەوەتا هەڵسوڕاوانی دەرەکی ڕووسیا لە ڕووی مێژووییەوە، گەورەترین تەحەدای بەردەم ئارامی نێودەوڵەتییە. بێگومان کۆمەڵگا دیموکراتەکانی ڕۆژاوا کاتێک خۆیان کردە گروپێکی نێو درامای ناوخۆی ڕووسیا، تینێکیان دایە سەرکردەکانی ڕووسیا تا خۆیان لە شکستەکانی ئێستایان بدزنەوە و بکەونە پەنجە ڕاکێشان، لایەنە چاکەکانی ئەم بۆچوونە لەو کاتەدا کە ڕووسیا لە فەلەکی کۆمۆنیزم دەرچوو، یان لە کاتی دەستکەوتەکانی یەڵتسن کە بە بێ کێشە و کارەسات ئەو ڕێگایەی بڕی، هەرچییەک بێ، ئێستا جیهان لەگەڵ سەرکردەیەکی ڕووسی تازە بابەتدا مامەڵە ئەکا. بە پێچەوانەی ئەوەی پێش خۆیەوە کە لە میانەی ململانێی سەر دەسەڵات لەگەڵ پارتی کۆمۆنیستدا هاتە سەر گۆڕەپانی سیاسی. پوتین لە ناو پۆلیسی نهێنییەوە دەرچووە. ئەو جۆرە بەرەو پێشەوچوونەش کە لە سێبەردا ڕووەدا، سروشبەخشی گیانێکی نەتەوەیی بەهێز و ئارەزوویەکی لێکدانەوەی ساردوسڕە. سیاسەتێکی دەرەکیش بەدوای خۆیدا دێنێ لە شێوەی ئەو سیاسەتەی سیزارەکان پەیڕەویان ئەکرد. پشتیوانی میللی بۆ پەیامێکی ڕووسیا دەستەبەر ئەکات و هەوڵئەدات بۆ پاوانکردنی وڵاتانی دراوسێ کە ناتوانرێ ملیان پێ کەچ بکرێ. سەبارەت بە زلهێزەکانی تریش، پێکهاتەیەک لە فشار و تەمە خستنە پێشی هەڵگرتووە وێڕای سازاندن لە نێوان ئەوەی ئەتوانرێ بەدەست بهێنرێ و لە نێوان ددان بە خۆداگرتن و سووربوون و گەمەکردنی وریایانە بە هاوسەنگی هێزەکانەوە. ڕۆژی سی و یەکی دوازدەی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ واتە ڕۆژێک بەر لە گەیشتنی بە کورسی دەسەڵات، پوتن کە ئەو کات سەرۆک وەزیران بوو ئەمەی نووسی، ئەوە هەرگیز ڕوونادا کە ڕووسیا ببێتە وێنەی دووهەمی وڵاتەیەکگرتووەکان یان بریتانیای مەزن. لای ڕووسەکان وڵاتی بەهێز نەشازێک نییە پێویست بکا لێی ڕزگار ببن، بەڵکو تەواو بە پێچەوانەوە. ڕووسەکان ئەو وڵاتە بەهێزە بە گەرەنتییەک بۆ سیستەمەکەیان و بەهێزی پاڵپێوەنەری سەرەکی هەر گۆڕانکارییەک ئەزانن. پوتن لە گوتاری وەرگرتنی پۆستەکەیدا لە ئایاری دوو هەزار دا جارێکی تر جەختی لەسەر پەیڕەوی ئیمپریالیستیانی ڕووسیا کردەوە. پێویستە لەسەرمان، مێژووی خۆمان، بزانین، خۆی چۆنە، وەها بیزانین. پێویستیشە وانەی لێ وەربگرین و یادی هەموو ئەوانە بکەینەوە کە دەوڵەتی ڕووسیایان دامەزراندووە، ئەوانەی بەرگریان لە کەرامەتی ڕووسیا کردووە و کردوویانە بە دەوڵەتێکی مەزنی بەهێز و توانادار. دەمێکە ڕووسیا و وڵاتە یەکگرتووەکان جەخت دەکەنە سەر ڕۆڵی مێژوویی کۆمەڵگاکانیان لەسەر ئاستی جیهان. بەڵام لە کاتێکدا میتافیزیکیای ئامریکا لە چەمکی ئازادییەوە سەرچاوە ئەگرێ، چەمکی ڕووسی لە ئەندێشەی هاوبەش و لە ملکەچییەوە بۆ دەسەڵات، برەوی سەندووە. بەپێی بەهاکانی ئەمریکا هەموو کەسێک مافی بەشداری کردنی هەیە. بەڵام ڕوسیا مڵکی نەتەوەی ڕوسە و هەتا ڕعەتی نەتەوەکانی ئیمپراتۆریەتی لێ دوورخراوەتەوە. میتافیزیکای ئامریکا هانی گۆشەگیریە لە لە کاتێکدا میتافیزیکا ڕووسیا هانی پاوانخوازی و نەتەوەگەرییەدا. ئەم ئارەزووە لە بەڵگەنامەیەکی سیاسی ئەمنی نەتەوەیی ڕووسدا ڕەنگی دایەوە کە لە سێ ی دە ی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ و کاتێک پوتن سەرۆک وەزیران بوو لە ئامێز نرا کاتێک یاسایەکی ئیمزا کرد وەک یەکەمین کارێک کە وەک سەرۆکی بە وەکالەت ئەنجامی بدا لە مانگی یەکەمی دوو هەزار دا. دامەزراندنی یەک کایەی ئابووری تایبەت بە ئەندامانی یەکێتی وڵاتە سەربەخۆکان، واتە گشت کۆمارەکانی یەکێتی سۆڤیەتی جاران، بێجگە لە وڵاتانی بەڵتیک کە ئەندامی ئەو یەکێتیە نین، بەڵام بە بەردەوامی ڕووبەڕووی فشاری ڕووسیا ئەبنەوە. بەڵگەنامەکە ئەوە پێناسە ناکا کە مەبەستی لە یەک کایە چیە یان چۆن ئەم تەمایە، تەنها لە کایەی ئابووریدا ئەمێنێتەوە. لە میانەی بەرەوڕووبوونەوەی بەرەنگارییەکی تێکڕایی ئەو نەخشانەدا، سیاسەتی ڕووسیا لە ژێر سایەی یەڵتسیندا و زیاتریش لەو لە ژێر سایەی پوتیندا لە هەوڵی ئەوەدا بوو سەربەخۆیی کۆمارەکانی یەکێتی سۆڤیەتی جاران بکاتە شتێکی ئازاربەخش لە ڕێی هەبوونی بەردەوامی سەربازی ڕووسیا و هاندانی شەڕی ناوخۆیی و فشاری ئابووری. بەو ڕادەیەی گەڕانەوە بۆ ژێر ڕکێفی ڕووس ببێتە باشتر لە هەموو ئەگەرەکان کە هەموو بەدن. ئەم سیاسەتە پێشکەوتنێکی گرنگی بەدەستهێنا. لە مۆڵداڤیا پارتی کۆمۆنیست دوا هەڵبژاردنی بردەوە جۆرجیا بەرەو ڕووی گوشارێکی ئابووری ڕووسیە بێتەوە، ئەویش بە یاریکردن بە هێڵەکانی گەیاندنی وزەی ڕووسی بەو وڵاتە، هەروەها بەرەو ڕووی فشاری سیاسی و سەربازییە بێتەوە، بەهۆی پشتیوانی کردنی گروپە جوداییخوازەکان لەلایەن ڕوسیاوە. ئازەربایجان و ئۆزبەگستانیش ڕووبەڕووی هەمان فشارەبنەوە. بێلۆڕوسیا لە ڕاستیدا وای لێهاتووە لە فەلەکی ڕوسیادا ئەسوڕێتەوە. ناکۆکیە ناوخۆییەکانیش ئۆکراینیان شەڕ و شیتاڵ کردووە کە ڕوسیا بەشێکە لە هۆکارەکانیان، بەڵام بە بۆچوونی هەندێک کەس ئەو ناکۆکیانە چارەسەرن بۆ حکوومەتە گەمارۆ دراوەکەی کە بەرپرسە لە هەندێک لەو ئاستەنگانە. لە ڕێی ئیمپراتۆریەتی بەسەرچوویەوە ڕووسیا بازنەی کارتێکردنی ناوخۆیی خۆی فراوانتر ئەکا بە بەکارهێنانی لێهاتووانەی پرۆسەی بەتایبەتکردنی ئابووری لە پێناوی کڕینەوەی پیشەسازییەکانی کۆمارە سۆڤیەتەکانی جاران و لەو ڕێگایەشەوە کاریگەرییە ئابوورییەکانی مەزنترەکا. یەکێک لە تەحەدا سەرەکییەکانی پەیوەندییەکانی وڵاتانی ئاتلەنتیک لەگەڵ ڕووسیا توانای ئەوەیە کە ڕووسیا قایل بکرێ پێناسەی کلاسیکی خۆی بۆ ئاساییش بگۆڕێ. بە ئیلهام وەرگرتن لە ئەزموونە مێژووییەکان ئەبینین ڕووسیا بەستراوەتەوە بە خەمێکی ئاساییشی تایبەتی پەیوەست بە سنوورە فراوانەکانیانەوە وەک لە پێشەوە باسمان لێوە کرد. پێویستە لەسەر ڕۆژاوا سیستەمە سەربازیەکەی هێندە فراوان نەکا زۆر نزیکی سنووری ڕووسیا بێتەوە. لە بەرامبەردا ڕۆژاوا ئەبێ ڕووسیا قایل بکا کە واز لە هەوڵی پاوانکردنی دراوسێکانی بهێنێ. ئەگەر ڕوسیا لە سنوری ئێستایدا ئاسودە بێ، ئەبێ زوو پەیوەندیەکانی لەگەڵ جیهانی دەرەوەدا باشتر بکا، بەڵام ئەگەر چاکسازیەکان جارێکی تر ڕوسیایەکی بەهێز بەرهەم بێننەوە کە بگەڕێتەوە بۆ سیاسەتی پاوانخوازی وەک زۆربەی دراوسێکانی لەوە ئەترسن، ئەو کاتە ڕێگریەک نامێنێ لەبەردەم گەڕانەوە بۆ گرژیەکانی شێوەی شەڕی سارد. وڵاتەیەکگرتووەکان و هاوپەیمانەکانی پێویستیان بە داریکردنی دوو ئەرکی لە پێشینە هەیە لە سیاسەتیاندا دەرهەق بە ڕووسیا یەکەمیان ئەوەیە پیشانی ڕووسای بدەن کە دەنگی بیسترا و ڕێز لێگیراوە لە سیستەمی نوێی نێودەوڵەتیدا لەگەڵ بە تەنگەوە هاتنی تەواوی ئەوەی هەستێک بە ڕووسیا ببەخشرێ کە بەشدارە لە بڕیارە نێودەوڵەتیەکاندا. بە تایبەتیش ئەو بڕیارانەی پەیوەندیان بە ئاسایشی خۆیەوە هەیە لە هەمان کاتدا وڵاتە یەکگرتوەکان و هاوپەیمانەکانی لەسەریانە جەخت بکەنە سەر ئەوەی کە بایەخدانیان بە هاوسەنگی هێز بە تەواوبوونی شەڕی سارد کۆتایی نەهاتووە ئەبێت وڵاتە یەکگرتوەکان بەوەوە نەوەستێ کە ناڕزایی دەرببڕێ بەرامبەر ئەو کۆمەکەی ڕوسیا لە بەرنامەی ئەتۆمی ئێرانیەکە. هەروەها بەرامبەر ڕەخنەگرتنی بەردەوامی ڕووسیا لە سیاسەتەکانی ئەمریکا لە کەنداودا، بە تایبەت لەبارەی عێراقەوە. بەرامبەر ئارەزووی ڕووسیاش دەربارەی کۆمەککردنی ئەو گرووپانەی ئامانجیان ڕووخاندنی ئەو شتەیە کە سەرکردەکانی ڕووسیا سوورن لەسەر ئەوەی بە پاوانخوازی ئەمریکا ناوی بەرن. ئەبێ وڵاتە یەکگرتووەکان ڕێز لە بەرژەوەندییە ئەمنییە ڕەواکانی ڕووسیا بگرێ. بەڵام ئەوە وەها پێویستەکە پێناسەی ڕوسیا بۆ مەشروعیت لەگەڵ سربەخۆیی دراوسێکانیدا بگونجێ. هەروەها ڕوسیا نیگەرانی ئەمریکا لە بڵاوبوونەوەی تەکنەلۆژیای ئەتۆمی و تەکنەلۆژیای پیشەسازی موشەکسازی بەهەند وەربگرێ. ناکرێ وەها مامەڵە لەگەڵ گۆڕانکاری ناوخۆی ڕوسیا بکرێ وەک ئەوەی وەڵامێکی سەرەکی ئەو تەحەدایانەی سیاسەتی دەرەکی بێ کە چەند لە مێژە بەرەو ڕووی دراوسێکانی ئەکاتەوە. پەیوەندی نێوان ئابووری، بازاڕ و دیموکراسی و نێوان دیموکراسی و سیاسەتی دەرەکی ئاشتییانە کارێک نییە لە خۆیەوە بێتە دی وەک دانستی کلاسیکی ئێڵێ. تا لە ئەورووپای ڕۆژاوا پرۆسەکە چەندین سەدەی ویست پێش ئەوەی بەرەو بوومی دیموکراسی بچنرێتەوە و ئەو دیموکراسیەش ڕێگر نەبووە لە هەڵایسانی شەڕی وێرانکار. لە ڕووسیا کە نە نەریتی سەرمایەداریی و دیموکراسیی زیندووی هەیە و نە لە بزووتنەوەی چاکسازی و نە لە بزووتنەوەی ڕۆشنبیری و نە لە چەرخی دۆزینەوەکاندا بەشداریی نەکردووە، ئەگەری زۆر هەیە ئەم گۆڕانکارییە ئاڵۆزییەکی زۆری بەدواوە بێ. بێگومان پرۆسەکە لە یەکەم قۆناغەکانیدا هاندەری سەرکردەکانی ڕووسیا ئەبێ کە پشتیوانی ناوخۆ بۆ بانگەشەی نەتەوەگەریانی کۆبکەنەوە لەگەڵ هەموو ئەم خۆ پارازیانەش گرەوی وڵاتەیە گرتوەکان و وڵاتانی ئەتلەنتیک لەسەر رووسیا کەم نییە کە یەکەم جارێتی لە مێژوویدا بایەخی زیاترەدات بە گەشەی ناوخۆیی لە بری ئەوەی لە ڕێی سەرکێشی دەرەکیەوە بە دوای ئاساییشدا بگەڕێ ئەبێت ئارام بگرن بەڵام بەبێ ئەوەی ئاسایشی دراوسێکانی ڕووسیا و هەتا ئاسایشی خۆشیان لەو پێناوەدا بخەنە مەترسییەوە. سەبارەت بە ڕووسیاش ئەبێ ئەوەندەی هەبێ کە هاندەر بێ بۆ هەڵگێڕانەوەی ئەرکە لە پێشینە مێژووییەکانی، چونکە جبەخانە ئەتۆمییە زەبەلاحەکەی ئەگەرچی لە ڕووی تەکنۆلۆژیاوە کەمتر بۆ کردەی هێرشەشێ، ڕەنگە هەر بەهۆی ئەوە بێ ئاسایشی پێویست بەرامبەر هەڵمەتی ناپلیۆنی و هێتلەری بۆ زەویەکانی دابینەکا. تەنانەت چەکی تری بێجگە لە چەکی ئەتۆمیش، ئێستا لە پێکان و توانای وێرانکردندا هێندە پێشکەوتوون کە جەنگیان بە شێوەی کۆنیش لە نێوان هێزە سەرەکیەکاندا کردوتە ئەگەرێکی لاواز. سەبارەت بە وڵاتە نیاز پاکەکانیش پرسیاری سێهەم کە لە سیاسەتی دەرەکی ڕوسیاوە دەرەچێ ئەوەیە کە چۆن وڵاتێکی بەهێزی خاوەنی مێژوویەکی پڕ لە جەنجاڵی ئەتوانێ پەیوەندیەکی ئارام لەگەڵ جیهانی تردا دابمەزرێنێ. ئێستا و دوای ئەوەی ڕووسیا لە ئەورووپادا گەڕایەوە سنوورەکانی سەردەمی پەترۆسی مەزن لەسەرێتی خۆی لەگەڵ لە دەستدانی ئیمپراتۆریەتەکەیدا بگونجێنێ. ئەگەرچی سەرقاڵی دامەزراندنی دامەزراوەی ناوخۆی ئەوتۆیە کە لە مێژوویدا پێی ئاشنا نەبووە. ئەوەی هاوپەیمانان ئەبێ بۆ ڕووسای بکەن ئەوەیە کە دان بنێن بەوەی ئەو وڵاتە گۆڕانکاری مێژوویی ئەنجامەدات و ئەبێت بەپێی توانایان دەستی یارمەتی بۆ درێژ بکەن. بەڵام سەرباری هاوسۆزی وڵاتانی ئاتلانتیک لەگەڵ ئەو تەقەلایەدا، ئەو وڵاتانە هیچ خزمەتێک بە خۆیان ناکەن، کاتێک لافی ئەوە لێ ئەدەن ڕووسیا چاکسازییەکی ئەنجام داوە کە لە ڕاستیدا هەر لە مێشکیدا بوونی هەیە، یان کاتێک هەندێ سیفەت ئەدەنە پاڵ شان و باڵی سەرکردەکانی ڕووسیا کە هێشتا نەیانسەلماندوون. مەسەلەی چوونە ناوەوەی ڕووسیا بۆ ناو سیستەمێکی بازرگانی نێودەوڵەتی وەک کارەکتەرێکی پشت پێ بەستراو تا ڕادەیەکی زۆر لەسەر ئەوە بەندە کە تا چەند توانای هەیە سیستەمێکی ئاسایی شەفاف و هەیکەلییەتێکی حکوومەتی ڕەسەن بنیات بنێ نەک حکوومەتی کەمینە و ئابووری بازاڕ. لە کاتێکیشدا بۆ ئەو ئامانجانە هەوڵەدات سامانی سروشتی ڕووسیا و فرەیی کارگەرانی کارای هۆکارێکی ڕاکێشانی پارە هەڵسووڕاوە دەرەکیەکانن. هەندێک پێیان وایە کە ئەوروپا توانێ یارمەتی ڕووسیا بەوە بدا لە تێهەڵکێش بوونیدا لەگەڵ کۆمەڵگای نێودەوڵەتی کە ببێتە نێوەند لە نێوان ڕووسیا و وڵاتە یەکگرتووەکاندا. تۆنی بلێری سەرۆک وەزیرانی بەریتانیاش داوای ئەوەی کرد ڕۆڵی ئەو چەقی قورساییەی بدرێتێ کە لە مەسەلەی بەرگری بە مووشەکی جێی مشتومڕدا ئەچەسپێنرێ. هەندێکی تر ئاماژە بە ئەگەری ئەوە ئەکەن کە پەسەندنەکردنی ئەندامێتی ڕووسیا لە ناتۆدا دوا ئامانجە. پێشبینی تریش هەن سەبارەت بە ئەندامێتی ڕوسیا لە یەکێتی ئەوروپادا بۆ هاوسانکردنەوەی ئەندامێتی وڵاتەیە گرتوەکان و ئەڵمانیا بەڵام هیچ کام لەو دوو ڕێگایە لە بی ساڵی داهاتوودا ڕێگایەکی بایەخدار نین چونکە ئەندامێتی ڕوسیان لە ناتۆدا پەیمانانی ئەتلانتی دەکات بە ئامرازێکی ئەمنی لە شێوەیەکی بچووک کراوەی نەتەوە یەکگرتووەکاندا یان بە هاوپەیمانییەکی دژ بە ئاسیا، بەتایبەت چین و کۆمەڵگا دیموکراتەکانی ڕۆژاواش پایەکانی ئەبن لە لایەکی ترەوە. ئەندامێتی ڕووسیا لە یەکێتی ئەوروپادا هەردوو لای ئاتلەنتیک لە یەک دابڕێ. کارێکی لەم چەشنە وا لە یەکێتی ئەوروپا ئەکا بە دوای پێناسەیەکی خۆیدا بگەڕێ جیاواز بێ لە وڵاتە یەکگرتووەکان. واشنتۆنیش ناچار ئەکا سیاسەتێکی هاوشێوە لە شوێنەکانی تری جیهاندا پەیڕەو بکا، پەیوەندییەکی دامەزراوەیی نێوان ڕووسیا و ئەورووپا بەهێزتر بێ لەوەی لە نێوان ئەورووپا و وڵاتە یەکگرتووەکاندا هەیە، یان تەنانەت هاوتایشی بێ، بۆی هەیە شۆڕشێک بێ لە پەیوەندییەکانی ئاتلانتیکدا. بۆیە بینین پوتن زۆر موجامەلەی هەندێک هاوپەیمانی ئەمریکاکە. هەر کەسێک بە جدی مێژووی خوێندبێتەوە بایەخی ڕۆڵی ڕووسیا زانێ لە بنیاتنانی سیستەمێکی نوێی نێودەوڵەتیدا. بەڵام بەبێ ئەوەی هان بدرێ بۆ گەڕانەوە بۆ ڕەفتارە مێژوویە کۆنەکانی. پاش تەواوبوونی هەڵمەتەکانی ناپلیۆن، ئەوروپا بەرەوڕووی کێشەیەکی هاوشێوە بۆوە. چونکە سەرەڕای ترس لە زیندووبوونەوەی گیانی سەربازی فەرەنسا، ئەوروپا توانی فەرەنسا تێکهەڵکێشی سیستەمی نێودەوڵەتی بکا. هاوپەیمانی چوارقۆڵی نێوان ڕووسیا و بریتانیا و نەمسا و بروسیا، ئەوروپای لە گەڕانەوە بۆ ژێر ڕکێفی گیانی میلیتاریستی فەرەنسی پاراست. لە هەمان کاتدا، فەرەنسا کرایە کارەکتەرێکی هاوتای ئەندامانی پەیمانی چوارقۆڵی لە ڕێکەوتننامەی ئەوروپادا، کە زۆر لەو کێشانەی چارەسەر کرد کە کاریان لە ئارامی سیاسی ئەوروپا کرد. چارەسەرێکی هاوشێوە بۆ سیستەمی نێودەوڵەتی هاوچەرخ پێویستە. ئەبێ ناتۆ وەک بەربەستێک لەبەردەم گەڕانەوەی ڕووسیای ئیمپراتۆریدا بهێڵرێتەوە. هاوکاتیش لەسەر کۆمەڵگا دیموکراتە پیشەسازییەکانە سیستەمێک دابڕێژن بەرپرس بێ لە هاوکاری لەگەڵ ڕووسیادا. هەروەکەبێ میکانیزمی ڕاوێژکاری لە چوارچێوەی ڕێکخراوی ئاسایش و هاریکاری ئەوروپادا، OSCE، بەرز بکرێتەوە بۆ سەر ئاستی سەرۆک وڵاتان و دیداری ناوە ناوە ساز بدرێ بۆ پێداچوونەوەی بارودۆخی نێودەوڵەتی. ڕووسیا بە فیعلی بەشداری لە کۆبوونەوەکانی سەرۆکانی کۆمەڵەی هەشت داکا. لەم ڕێیەشەوە سیستەمێکی نوێ بۆ ئەوروپا بنیا دەنرێ، لە ڕۆژاواوە بۆ ڕۆژهەڵات، نەک لە ڕۆژهەڵاتەوە بۆ ڕۆژاوا، وەک هەندێک بانگەشەی بۆ ئەکەن. تا دیدارێکی نوێ و ئاڵلقەیەکی نوێ شاد و سەرفراز بن.